دوو ڕۆژی تر ساڵی 2017 مان لێ ئەبێ بە هەژدە ئەگەر عمر باقی بێ و بمێنین. ساڵێک لە تەمەن سێ سەد و شەست ڕۆژ تەواو بوو تەواو ئەبێت ئێمە چاکمان کرد یا خراپ خۆشمان بینی یا ناخۆش مهمەوەیە یەک ساڵ لە قەبر و قیامەتی خۆمان نزیک بووینەتەوە لە تەمەنمان کەم بووەتەوە چیمان کرد چیمان بەسەر هات مرۆڤایەتی حاڵی چۆنە ئێستا بە تایبەتی لەم دوانزە مانگەی کە ڕابرد گەلی کورد چی بەسەر هات مسلمانانی جیهان لە چ بارودۆخێکدان گەنجەکانمان بەرەو کوێ ئافرەتانمان بەرەو کوێ؟ سیاسی و حیزبەکان بەرەو کوێ؟ دراوسێکانمان لە سێ لە هەر سێ گەلی عەرەب و تورک و فارس چیمان لێ بینین؟ وڵاتانی داگیرکەری دنیا چۆن مامەڵەیان کرد لەگەڵ هەژاران لە بۆرما، لە هەرێمی کوردستان، لە سووریا، لە یەمەن، لە فەلەستین؟ لەگەڵ خوادا پەیوەندییەکانمان لە چ ئاستێکدایە؟ لەگەڵ یەکتر پەیوەندیە کۆمەڵایەتیەکان پرۆسەی خوێندن و پەروەردە چی بەسەر هات باری ئابووری و بازار و دەرامەت چی بەسەر هات خی پەروەردگار لە قورآە ئەفەرمێ وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا ئایەتێک لە ئایەتەکانی خوا بریتیە لە شەو و ڕۆژ هاتنی شەو بە دوایە ڕۆژ هاتنی ڕۆژ بە دوایە شەو بۆچی لمن ئەراد ئەن یەذەکەرە بۆ ئەوەی کەسێک ئەگەر بیەوێ بیر بکاتەوە هەڵوێستە بکە يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار خوافرمي ببيشكو قمان لدروس كردني آسمان كانوا زوي كدروسم كردون خوافرمي وجاوازي شو روش ئایەت و بەڵگەن بۆ کەسانەی کە ژیرن عەقڵ و دڵیان هەیە ئەوانەی بەردەوام ذیکری خوا ئەکەن بە پێوە بە دانیشتان بە ڕاکشان و بیرەکەنەوە و ئەڵێن پەروەردگارا تۆ ئەم کەشکەشان و خۆر و مانگ و دەوران و چەرخەت بە هەوانتە و بێهودە دروست نەکردووە بۆیە ئێمە داوات لێکەین لە ئاگری دۆزەخ بمان پارێزی حەزەکەم لەم سەری ساڵە باسی بابەتی محاسبەی نەفس بکەم لە خۆپرسینەوە چونکە بەڕاستی ئێمە زۆر لە خەڵک ئەپرسینەوە محاسبەی خەڵک زۆرەکەین جاری وایە نەعوذ بالله گلێی لە خوا کرێ و محاسبەی خوا کرێ هی دینەکەی خوا کرێ محاسەبەی حکومەت ئەکرێ محاسەبەی مەلا و پیاوان ئەکرێ محاسەبەی هەموو کەسێک ئەکرێ بەڵام زۆر کە من ئەوانەی محاسەبەی خۆیان ئەکەن بەرنمەیەکیان داناوە بۆ لە خۆپرسینەوە گەورەترین پرسینەوەش بریتیە لە خۆپرسینەوە تۆ من بۆچی خەمی خەڵکمان بێ پێش خۆمان ئەبێ لە پێشەوە خەمی خۆمانمان بێ هەر کەسێ لە بیری محاسبەی نەفسی خۆیا بێ پێش ئەکەوێ دوا ناکەوێ گرەو ئەباتەوە نای دۆڕێنێ دنیا و قیامەتی مسۆگەر ئەبێ خوایشی لێ ڕازی ئەبێ و خەڵکیشی لێ ڕازی ئەبێ هەر کەسێکیش لە بیری خۆیان نەبێ جەدۆلی دانابێ ترازو قەپانی دانابێ خەڵک بکێشێ و خەڵک بپێوێ دەرەجەی ناجیح بوون و ڕاستی بوون بۆ خەڵک دابنێ هەم لە دنیا ئەیدۆڕێنێ هەم لە قیامەتا هەم خوای لێ ئەڕەنجێ هەم خەڵکی لێ ئەڕەنجێ و دایمەش بۆ دواو ئەڕوا بۆ پێشۆ ناڕوا تەجروبەیشی بکەن بزان وای یاوا نییە ئیمامی ماوەردی ڕەحمەتی خوای لێبێ ئەفەرمێ محاسبە بریتییە لەوە ئینسان کە شەوی لێ هات پەڕە بە پەڕە سەعاتەکانی ڕۆژی هەڵباتەوە بڵێ مەلابانگان هەڵسام بۆ نمونە چیم کرد نوێژت کرد نان و چایی بەیانیم خوارد حەڵاڵ بوو یا حەرام بوو باوک و دایکت ماون یا نەماون ئیجازەت لێ وەرگرتن یا لێت وەرنەگرتن ئەو ئیشەی بۆی ڕۆشتی ئەو کرێی وەرت گرت ئەو کەسانەی لەگەڵیان دەرچووی ڕەفیقیت کردن هەتا نیوەڕۆ چیت کرد نیوەڕۆ لەکوێ بووی بانگێ درا تۆ وەکو مسلمان ئیستیجابە دەبوو بۆ ئەو بانگە دوای نیوەڕۆ تا عسر دوای عسر تا مەغریب مەغریب تا عیشا تا کاتی خەوتن بیست و چوار سەعات من تکا ئەکەم داوا ئەکەم لە خوێنەوارەکان لەم بیست و چوار سەعاتە بیست و چوار دێڕ بنووسن هەر سەعاتی یەک دێڕی بۆ بنووسە ئێ خۆ مامۆستا لەوانەیە شەش سەعاتی خەوتبم ئێ بڵێ بنووسە شەش سەعاتی خەوتم دوایی ئەزانن چ مفەکەرێکی لێ دەرەچێ چ کتێبێکی لێ دەرەچێ ئەگەر هەموو ڕۆژێ بەس بڵێ لە کاتی نان خواردنا من و باوکم و دایکم و مناڵەکانم بووین لە کاتی نیوەڕوا لە مزگەوتی فڵانی نوێژم کرد سەعات نۆ چوم بۆ بازار ئەوەم کڕی هەر ئەم شتانە بنووسە ساڵێکی تر ئەمڕۆ سەیری کە یەک دنیا لەزەتی لێ ئەگری تاریخ یانی ئەوە بەس بەداخەوە کە نییە ئەو ڕووداوانەی لەو ڕۆژا ڕویان داوە حادیسەیەک بینیوە سیارە خوا نەخواستە کوشتنێک بینیوە شایەک بینیوە بینوسە دعوت کرای ما صدر من افعال نهاره چیت کردوە لەو ڕۆژە فان کان محمودا ئەگەر باش بوو ئەمضاه بەردەوام بە لەسەری سوپاسی خوای لەسەر بکەن ئەگەر خراپ بوو وازی لێ بێنە دەست هەڵگرە دوێنێ تووشی شەڕێ بووی ئەمڕۆ شەڕ مەکە دوێنێ دوو سەد و پەنجات کردووە بە خێر ئەمڕۆش پێتە بیکە بە پێنج سەد دوێنێ هاوکاری پیاوێکی نەخۆش پیاوێکی نابینات کرد ئەمڕۆ محاولە بکە بەجێ نەمێنی لەو خەیرە محاسبە ئەوەیە پێش ئەوە ئیشێ بکەی بیرێ بکەرەوە بزانم ئەم ئیشە حەڵاڵە یا حەرامە بۆ دنیام باشە یا خراپە ئەو کەسەی ئەڕۆم لەگەڵ یامیشەکەم مەشهورە بە چاک یا مەشهورە بە خراپ بەڕێزان زۆربەی خەڵک کێشەکە مشکیلەکە ئیشە گەورەکەیەکە دوای پرسیاری بۆکە دوای ئەوێ پینەی کەی بۆی نا محاسبە ئەوەیە بەر لەوەی بچیتە ناو بیرەکە بیر لە هاتنە دەرەوە بکەی نازانی نازانی کەی تەواو ئەبی محاسبە لە خۆپرسینەوە زۆر شتێکی گەورەیە قازانجی زۆرە یەکەم بە لێپرسینەوە لە خۆت بۆت دەرئەکەوێ عیبەکانی خۆت چین نوقسانیەکانم چین دووهەم، بە محاسەبەکردنی خۆم حەقی خوام بۆ دەرەکەوێ بەسەرمۆ کاتێ من بیر لە نیعمەتی چاوەکەمەوە بیر لە نیعمەتی دەسەکانم بیر لە نیعمەتی عەقڵ بیر لە نیعمەتی هەوا ئاو بینین ڕووناکی ئەکەمەوە ئەزانم من چەند قەرزاری خوام محاسبەی خۆمەکەم تەسبیحاتەکەم سڵاواتەکەم زیکرەکەم واز لە خراپە ئەهێنم بێ ئەمری خوا ناکەم بە محاسەبەکردنی خۆم نەفسم نەشونما پێدەم نەفست نەشونما پێدەی لە شتە خراپەکان لە چڵک و چەپەڵیەکان قد ئەفلح من زەکاها ئەوەی تەسکیەی نەفسی خۆی بکا پاکسازی دەرونی بکا ئەوە سەرکەوتووە خوا فەرمێ وقد خاب خسارۆ مەندە دۆڕاندی من دەساها ئەوەی پیسیەکە مالکی کوڕی دینار ڕەحمەتی خوای لێبێ ئەفەرمێ ڕەحیم الله و عەبدەن قال لنفسه ڕەحمەتی خوا لەو کەسە بەخۆی ئەڵێ ئەلەستی ساحیبەتی کەذا یعنی من بەخۆم بڵێم تایەر تۆ خاوەنی ئەوە نیت ئەوە هەیە ئەوە هەیە ئەو شتەکانی خۆم بژمێرم نەک بڵێن دەی خوا چی داوە بە من نعوذ باللە ئەوە خوا قەرزارە بێ بەس وەرە شتەکانی بژمێرە شتە شتە بچکۆلەکانی بژمێرە نینۆک بژمێرە بەس نینۆک کە خۆتی پێ ئەخورێنی کە درکی پێ دەرەهێنی بەس نینۆک بیژمێرە ئەلەستی ساحیبەتی کەذا ئینجا دوایی زەمی خۆی بکە مالی کوڕی دینارەڵێ ڕەحمە لەو کەسەی کەوا زەمی خۆیەکە ئایا عەبدە تاوان بارەکە چۆن دوێنێ بەیانی جەماعەتی بەیانی لە دەست دەرچوو چۆن یارمەتی ئەو کەسە نەدا سێنان و پێ بوو ئەو فەقیرە بۆیە بە ها زەمی خۆ بکەیت بۆ نەچی فلانە کەس ئاشکەیتەوە ثم خطمها خطمها یعنی جەڵەی ڕەشۆی بکا ڕەشۆ نەفسی خۆی ڕەشۆ بکا وەکو سیارە ئیستۆپی هەبێ وەکو وڵاغ ماین و ئەوانە کە ڕەشۆی هەبوو ئاوا ڕاکێشا ئەوەستێ بەس ئەگەر نەیبوو ڕاکا ثم ألزمها كتاب الله عز وجل دوایی بخاتە شوێنی قورآنەکەی خوا ئیتر زەرەر ناکا بە محاسبەی نەفس و بە خۆداچوونەوە گۆڕانکاری لە ئینسانا دروست ئەبێت لە باش و بۆ باشتر لە چاک و بۆ چاکتر والذین اذا فعلوا فاحشة او ظلموا انفسهم خوا مەدحی کردوون ئەو کەسانەی ئەگەر تاوانێکیان کرد تاوانێکیان کرد هەر تاوانێک بێ خەڵکینە یا زوڵمیان لە خۆیان کرد ئێ بیرەکەنەوە ذەکەر الله یادی خواکە ئەستەغفر اللهکە زۆر کەس هەن ئەگەر یەکێ تاوانێکی کرد ئیتر مۆری لێ ئەدەن ئەڵێن تۆ تەواو نەکەی هەرگیز بە بتپەرست نەڵێی تەواو بە زیناکەر نەڵێی تەواو بە عەرەقخۆر نەڵێی تەواو بە پیاوکوژ نەڵێی تەواو بە قومارچی نەڵێی تەواو بە دز نەڵێی تەواو تۆ تەواو نەڵێی تۆ لای خواوە ناتویتە تۆ بڵێ دەرگا کراوەیە خوا فەرمێ لە حەدیسی قودسی عەبدی مەتا ئەتەیتەنی قەبیلتک کەی یەی وەرتەگرم کەی دێی پڕی ئەم ئەرزە گوناهت کرد بێ پڕی ئەم ئەرزە لێ خۆش بوون ئەڕژێنم بەسەر تا گوێیشم لە کەس نییە خوا فەرمێ حەیف نییە خەڵک مەویز بکەی خەڵک ناومێت بکەی ان اللە خبیر بما تعملون خوای گەورە ئەزانێ ئێوە چی دەکەن و ئاگای لێتانە بەڕێزان هەوڵ بدەین محاولە بکەین بەر لەوەی محاسبەمان بکەن خۆمان محاسبەی خۆمان بکەین بەو خوایە کە گیانمان دەرچوو کلما ارادو ان یخرجو منها اعیدو فیها کە ئێ بێتە دەرەوە ئەیخەنەوە ناوی ئێ بۆ بۆ بەر لەوەی کەوا لە دەستمان دەرچێ فرای خۆمان نەکەوین جارێکی کەش عەرزم کردن یەکێ لە خواناسان قەبرێکی هەڵکەندبوو ئەچوو لە ناو قەبرەکە جارە جارە پاڵەکەوت ڕاکشا لە خوارەوە بە کزۆلێکەی و ڕەبی ڕجعونی لەعلی ئەعمل صالحا فيما تركت خوایە بم گێڕۆ با کاری چاکە بکەم تۆبە ئەکەم ئینجا تەبعەن خۆ دوای تۆزی هەڵەساوە خوێتەکان دەی دەی عەبدەکە دەی وا گێڕایتی وە دەی پیاو بە ئیتر دەی دەی خراپە مەکرد ئەوە مەجاری دای خوا هاتی تۆ بۆ دنیا ئەها چەند ژیر بوون ئێمە پێیانە ڕێن شێت ئەوانە ئەزانی لە قاموسی ئەم زەمانە ئەوانە پێیانە وترێ شێت هەوڵ بدەین پێغەمبەر گیانە فەرمێ معاز بۆمان ئەگێڕێتەوە، لا تزول قدما عبد یوم القیامە، نایەڵن پێکان و قاچەکانت بەرودوا بکە، نایەڵن لە جێی خۆو بجوڵێی لە ڕۆژی حەشرا، لە ڕۆژی قیامەتا، حتی یسئل عن اربع، تا چوار پرسیاری لێ ئەکرێ، پرسیاری قەبر، من ربک، ما دینک، من نبیک، باش ئەی ڕۆژی قیامەت چوار پرسیارە، ئاگاتان لێرە بێ عن عمره فیما افنا ئەڵێن تەمەنی لە چیا تەواو کرد ساڵی 2017 لە چیا تەواو کرد ئەی 2016 ئەی 15 ئەی 957 بەچی تەواو کرد دانیشتم بە دیاری فەیسبووکەوە ئاخر لە فەیسبووکا چیت چیت بڵاو کردەوە چیت لێدا دانیشتم بە دیای کەناڵی فڵانیوە ئاخر کەناڵەکە چی لێ ئەدا کێت خۆشگەرەک بوو ڕقت لە کێ بوو چەپڵەو بۆ کێ لێ ئەدا ئەو پارەی وەردەگر حەڵاڵ بوو یا حەرام بوو عن عمره تەمەن تەمەن لە چیا تەواو کرد ئابم چاوانم بینیومە جاری تر گێڕاوت ئابم چاوانم بینیومە لە چایخانە دانیشتم چام خواردووە دوو زەلام دۆمینان کردو قماریان کردو با بڵێن لەسەر چاش بوو بێ هەر پێڵێن قمار وەڵاهی مەجای نەبووە ئەم دەسەی ئاوا بکە بە بتڵی ساردیەکە ئێرەی خوراندووە بە بتڵی ساردیەکە ئەوەنە مەشغوڵ بووە بیری لە تەندروستیش نەکردۆتەوە نەیوتو ئەوە ڤایرۆس و میکرۆبی تایە بۆ چونکە ئیشەکەی زۆر مهمە ئەوە زۆر مهمە ئاگاو لێ بێ وریا بە عمرت لە چیا تەواو کرد پرسیاری لێەکەن دووهەم وعن شەبابه فیمە ئەبلاه گەنجیت لە چیا بەسەر برد چاوەقیت کێ سەرکۆڵان گرتن سەر لە خەڵکی تێکدان نا نا نا نا ئەوە من نیم شاب نەشە فی عیبادەتی الله گەنجێک لەناو خواناسیە گەورە ببێ هەر بە جوانی ڕێگەی ڕاسان بگرێ ڕەفیقی ڕاسان بکا ئەوە فی ظل العرش لە ڕۆژی قیامەتە حەو دەستان یەکێکیان ئەو ئەو گەنجانن گوناح تێرخواردنی نییە براکانم کەس نییە لە گوناح تێر بخوا کەس لە نەزەر تێر ناخوا کەس لە غەیبەت و درۆ تێر ناخوا هەرگیز ئەوەی ڕاوە کچەکە ئەوەی ڕاوە کوڕەکە هەرگیز تێر ناخوا ملیۆنێ کچ بێنە بەسەرە لە بەردەمی کوڕێکا تێر ناخوا ملیۆنێ کوڕ بێنە لە بەردەمی کچێکا تێری لێ ناخوا بۆ الدنيا كالماء المالح دنیا وەکو سوێرا وایە ئاوی خوێ وایە هەتا زۆری لێ بخۆی زۆرتر تینوتە بێ ئەی ئەبێ سەیتەرە دابنێی ئەبێ دیوار دروست بکەی بوەستی وعن مالیهی ئەڵێن ماڵ و چۆن پەیا کرد پارە خانوو سەیارە شقا چۆن پەیاو کرد و لە چیا سەرف کرد پارە دوو پرسیاری لەسرە یعنی چوار پرسیارەکە بێ بەچەند ئەبێ بە پێنج خۆیان چوارن یەکێکیان دوو فەرعا بێ بە پێنج پرسیار پارەکەت لە چیا سەرف کرد چۆنیش و پیا کرد وعن علمه ماذا عمل به ئەڵێن تۆ خوێنەواربی چۆن کاری کرد بە عیلمەکە و بە خوێنەواریەکە و نایڵن بجوڵێن تام چوار پرسیارە جواب بدەین ئەگەر زانیمان ناجح بڕۆ ئەگەر نەمان زانی ڕاستی بڕۆ بەس بۆ کێ بۆ جەحیم بۆ دۆزە خوا پەنامان بایەخۆ ها سی و شەش ملیۆن تقریبا واکە نازانم سی و شەش هەزار ئەوەنە ڕۆژەکە ئەی باشە ئەگەر سە ساڵ تەمەنی بێ سی و شەش هەزار ڕۆژەکە ئەڕوا و تەواوە بێ پیاو هەیە سە و پەنجا ساڵ تەمەنی بۆ سە و بیست ساڵ تەمەنی و تەواو بووە نۆ سە ساڵ تەمەنی و تەواو بووە نەڵێی لە کوێمە ڕۆژێ بوو ئەرەی ئێمەش ڕەش بوو ئەمەمان ڕەش بوو کوڕی باش ئێمەش وەکو تۆ هەرزەکار بووین دوو جار گۆدلەکەمان دایەنا بەم دیوا و بەو دیوە ئەچین و ئەگەڕاینەوە بۆ لای ئاوێنەکە بەڵام ئێستا کوێستانان خاڵ خاڵ بەفری ناچێتۆ ناچێتۆ تازە ناچێت یەکەم جار ماش بوو دوایی بوو بە ماش و برنج دوایی بوو بە برنج و ماش ئێستا بووە بە برنج تۆی ژواو لێ زانی لە ئێستاوە قەدری بگرە لە ئێستاوە بەڕێزان فوزەیلی کوڕی عیاض خوای لێ ڕازی بێ بە پیاوێکی وت تۆ چەند ساڵتە وتی شەست وتی شەست ساڵە تۆ بەڕێوەی بۆ لای خوا خەریکە بگەی تی ئینا لله و ئینا ئیلیه ڕاجعون فوزەیل وتی ئەزانی معنای ئەوە یعنی چی قال يسير فضيل وتی ئاسانە وتی چۆن قال تحسن فيما بقي ئەمەی تەمەنی کە ماوە لە مەولا چاک بەتیایە یغفر لك ما مضى لەوەی پێش و خۆشە بێ خوا لەوە پێش و خۆشە بێ بەڵام ئەی ئەگەر هاتوو لێرا خراپت کرد لەمەی کەماوە ئەمە و ڕابردووەکەشی لەسەر حسێبەکری خوا پەنامان با یاخوا بەڕێزان با لەوە زیاتر نەڕۆم بێمەوە بۆ لاتان دوو سێ قسەی ترتان بۆ ئەکەم و کۆتایی بە وتارەکەی ئەهێنم من ساڵی 2017 ناو ناوە بە ساڵی بێکاری و بێتفاقی بە ساڵی بێموچەی و بێبازاڕی بە ساڵی شەڕە نەگریسەکان بۆ سەر کورد شەڕی داعش و شەڕی حەشدی شەعبی بە ساڵی لەدەستدانی بەشێکی زۆر لە هەرێمی کوردستان ساڵی خۆپیشاندان و تەقە و کوشتن و سووتاندن ساڵی بێپەرلەمانی ساڵی بێحکومەتی ساڵی بوومەلەرزە ساڵی تەڵاقی زۆر و نیکاحی کەم ساڵی بێ نەوتی، ساڵی بێ کارەبای و بێ ئاوی، ساڵی داخرانی سنوورەکان و فڕۆکەخانەکان، ساڵی وێرانبوونی کەرکووک و دووز و ناوچەکان، ساڵی وێرانبوونی سووریا و یەمەن، ساڵی شەڕە قسە و شەڕە جنێو لە یەکتر خوێندن، تەقوا، تاعەت، لێبوردن، برایەتی، بەخشین، لە سەروو هەمووانەوە دادپەروەری لە حوکم و دادپەروەری کۆمەڵایەتی ئەوێ، ئەگەر وامان کرد دڵنیام خوا لەم شەوەزەنگ و دێوەزمەش ڕزگارمان ئەکا، ناحەزان و دوژمنانی ئیسلام و گەلی کوردی موسڵمان نابووت ئەبن، میللەتی موسڵمان و میللەتی کوردی موسڵمان بە عیزەتەوە هەڵەسێتەوە. داواتان لێکەم با گۆڕانکارییەک لە ژیانمانا بڕیار بەین لە ئیمڕۆوە نەک لە 2018ەوە لە ئیمڕۆ کە 29 دوانزەی 2017 گۆڕانێک وەرچەرخانێ بڕیارێک قەرارێک بدەین جوڵەیەک بە خۆمان بکەین ساردی لە جەماعەت گەرم بە لە جەماعەت نێژت نەکردووە بیکە تووڕەی وازی لێ بێنن کەمتەرخەمی لە ماڵەوە تەکانێ بە خۆت بدە خەمی مناڵەکان بخۆ خوا لە گوناهی من ئێوەش خۆش بێت خوا عاقبەتمان خێر بکە خوا ئیسلاحی حاڵمان بکە خوایە سەرکەوت و سەرفەرازمان بکەیت خوایە بە گوناه و تاوانی خۆمان لەگەڵمان نەکەیت خوایە بە مەرحەمەتی خۆت ڕەحمان پێ بکەیت خوایە لە هەموو ئافات و فیتنەیەک بمانپارێزی خوایە نەخۆشەکان شیفا بدەی خوایە ئەوانەی چار... کێشە و دەردیان هەیە چارەسەری دەرد و کێشەیان بکەی خوایە قەرزی قەرزارەکان بار بکەی خوایە لە مردوەکانمان خۆش بی خوایە زینوەکانمان عاقیبەت خێر بکەی خوایە بێ هاوسەرەکان دامەزرێنی بێ مناڵەکان دڵخۆشکەی یا رب العالمین خوایە پشتی ستەمکاران بشکێنی زاڵمان لە ناوبەری گەلانی چەوساوە ڕزگار بکەی